لەو کاتەی کە لە خوێندندا بەرەو پێشە چووم هەستم کرد کە من وەک ئەوانی تر نیم چونکە شێوەی دەموچاوی هێلکەی و دەست و قاچم ناسکە و ڕەنگی دەموچاوم لە هی خەڵک ڕوونترە و هەر لەبەر ئەمەش هەندێ لە قوتابیان ئازاریان ئەدام و کوڕی عەلافەکە قوڕگی ئەگرتم و ئەیوشی و پێوتم تۆک و کچی و من ناچار بووم نوکی پەیکانەکەمی پێدا بکەم بۆ ئەوەی بەرم بدا سەر ڕای ئەمانەیەکێ لە قوتابیان کە باوکی ئەفسەری بەش بوو منی خۆشەویست و هەموو ڕۆژێ هەندێ خۆڵی سووری ئەهێنا بۆ فێرگەکە و لەوێ پەیکەری ئاژەڵانی لێ دروسە کردوو ڕۆژێ شکڵی منی بە قوڕ دروست کرد و دای پێم بەڵام کە بردمە ماڵە و دایکم خەمبار بوو وتی ئەمە جادوگەریە بەڵام باوکم لەو هەلەدا تێگەیان کە ئەگەر دروستکردنی بت جادوو بێ ئەوە ئەو هەموو بتیان لە کۆشکی فیرعون دانەئەنا ماوەیەک تێپەڕی بەسەر خوێندنم لە قوتابخانەدا تاکو ڕۆژێ باوکم جلە نوێەکەی خۆی لەبەر کرد و دەستی گرتم و بردمێ پەرستگای ئامون و وتی ئەمەوێت تۆ بنێرمە خانەی ژیان بۆ وەرگیرانی من لە خانی ژیان ئەبواە کاهینەکانی پەرزگەر ڕازی بوونایە بەڵام باوکم کە لە هەموو تەمەنیدا بەس گەداکانی چارەسەرە کرد لە هەڵسان و دانیشتن لەگەڵ کاهینەکان بێبەش بوو نەناسینیان زیانێکی زۆری لە ژیانی باوکمدا چونکە لە میسر هەموو ئیش و کارێ بەدەست کاهینەکان بوو ئەوان قوتابیەکانیان هەڵابژارد کە بچن لە خانەی ژیان بخوێن و هەر ئەوان باجیان دا ئەنا و کاتی بەرزبوونەوەی ئاوی نیل ڕادەی بەرزبوونەوەکەیان ئەپێوا و ئەوەندە دەسەڵاتیان زۆر بوو کە ئەگەر فرعون حکمی بەسەر یەکێکدا بدایە و ئەو کەسە لە نێو کاهینەکان دۆستێکی هەبوایە فەرمانەکەی فرعونیان هەڵەوەشاندەوە لەبەر ئەوەی باوکم لە پەرستگە کەسی نەئەناسی ناچار لە حەوشەکە لەسەر زەوی دانیشت بۆ ئەوەی وەکو ئەوانی تر بەنۆبە لەلایەن یەکێ لە کاهینەکانەوە بانگهێژ بکرایە. ئێمە کە بەیانی زوو چووبووین بۆ پەرستگا تا پاشنیوەڕۆش سەرمان نەهات، لەو کاتەدا پیاوێک هاتە پەرستگاکەوە و باوکم هەر کە بینی ناسیەوە وتی ئەمە پاتورە کە بەیەکەوە لە خانی ژیان ئەمان خوێند و لە یەک پۆل بووین و ئەو ئێستا کاسەی سەری فیرعەون کونەکە من ئەوسا نەمەزانی کە کاسەی سەر کونکردن چییە و بۆچی ئەو شیاویەی ئەو کەسە هەیەی ئەوانی تر نیانە و لە دواییدا کە خۆم بوومە پزیشک زانیم کونکەری کاسەی سەر ئەو کەسەیە کە کاسەی سەری فیرعون یان کەسانی تر لە کاتی نەخۆشیدا کونەکات و ئەو غدە زیادانە لە ناوسەریدا دەرەکە کە لە سەرمێشکی دروست بووە سەرڕای ئەمە ئەوەی کاسەی سەر کونەکە بۆ ئەوە ژواکە کە گازە ترسناک و ژەهراویەکان دەربچێ کە لە نێو کاسەی سەردا کۆبوونەتەوە و ئەبنە هۆی نەخۆشی باوکم کاتێک کە پاتوری بینی هەڵسا و سەلامی لێکرد و پاتور ناسیەوە و دەستی خستە سەرشانی باوکم وتی چۆنا هاتوویتە بۆ ئێرە ئایشتەیە باوکمتی هاتووم کە لە کاهینەکان ڕوخسە دوەر بگرم کە ئەم کوڕم لە خانەی ژیان وەربگرن پاتور وتی ئەم کارەتان بێسوودە لەبەر ئەوەی کە داواکاریەکەتان ڕەدەکەنەوە من خۆم دوایی دێمە ماڵەوەتان و لەم بارەیەوە گفتو گۆکەین سەر لەبانی ڕۆژی دوایی باوکم چووە بازار و بۆ میواندارێتی پاتور قازێک و چەند ماسیەک و هەندێ هەنگوینی کڕی و هێنایەوە بۆ دایکم کە قازەکە لێ بنێ و ماسیەکان سوور بکاتەوە و بە هەنگوینەکەش نانێکی شیرین دروست بکات کاتێک کە بۆنی قازەکە بڵاو بۆوە دەرەوزەکەرەکان و کوێرەکان لە بەردەم دەرگای ماڵمان کۆبوونەوە و هەرچەندە دایکم دەریەکردن نە ئەڕۆشت و ناچار هەندێ لە نانەکەی لە چەوراوی قازەکە وەرەدا و دای پێیان کە لەوێ نەمێنن باوکم گۆزەیەکی پڕ کرد لە گوڵا و دایە دەستم وتی کە پاتور هات بەمە ئاو بە دەستی دا بکە و دایکم پارچەیەک کەتان کە بۆ ڕووپۆشی تەرمی خۆی هەڵی گرتبوو لە تەک منەوە داینا وتی کە ئاوت بە دەستی دا کرد بەمە دەستی وشک بکەرەوە ئێمە وامانە زانی پاتور وەکوو جاران کاتی عەسر دێ بۆ ماڵمان بەڵام تاریک داهات و پاتور هەر نەهات من چونکە برسیم بوو دواکەوتنیم پێ ناخۆش بوو چونکە ئەمزانی هەتا ئەو نێت نان نادەن بە من باوکم ئەوەندە دڵگران بوو کە کاتی تاریکیش داهات چرای هەڵنەکرد و هەردووکمان لە هەیوانەکە لەسەر تەختە چوار پێەکان دانیشت بووین و نەمانەوێرا سەیری یەکتر بکەین ئەو ڕۆژە من بۆم دەرکەوت کە کەم تەرخەمی یا گوێنەدانی گەورەکان لە ئاستی ژێر دەستەکانیان چەند ئەبێتە هۆی دڵڕەنجانی هەژارەکان و ئەوانەی لەوان بچووکترن هەرچۆنێ بێ مەشخەڵێ لە کۆڵانەکەدا دەرکەوت و لە دوایەوە کەژاوەیە گەبینرا کە دوو ڕەشپێست هەڵیان گرت بوو بەڵام ئەوەی مەشخەڵەکەی پێ بوو میسری بوو کاتێ پاتورویستی دابەزێ باوکم دەستەکانی خستە سەر ئەژنۆی و داچەمیە و پاتور بۆ دەربڕینی خۆشەویستی یان بۆ ئەوەی نەکەوێ دەستی خستە سەر شانی باوکم ئینجا هەردووکیان هاتن بەرەو هەیوانەکە و دایکم بە پەلە دارێکی لە چێشخانەکە هێنا کە ئاگری پێوە بوو هەردوو چراکەی هەڵکرد باوکم پاتوری لەسەر کورسەکەی دانیشاند و من ئاوم بەدەستی داکرد و بەکەتان دەستیم سڕیەوە کەس قسەی ناکرد تاوکو پاتور سێرێکی کردموتی کوڕەکە جوانی شە دوای ئەوتی تینومە و داوای شەرابی کرد و باوکم شەرابی بۆ تێکرد و ئەویش کەمێ بۆن و تامی کرد و کە دڵنیا بوو شەرابێکی باشە خواردیەوە، کاتێ کە ئەو خەریکی نۆشینی شەرابەکە بوو من بە دیقەت سەیرم ئەکرد، پیاوێکی بە ساڵاچوو بوو کە قژی سەری کەم بوو قاچەکانیشی کورت بوون و سنگی بە ناودا چوو بوو سکی گەورە بوو ملوانکەیەکی زێڕی بەملەوە بوو کراسەکەی لەکەی زۆری پێوە بوو. دوای شەراب خواردنەوە باوکم نانی شیرین و ماسی بریانی و قاز و میوەی لە بەردەمی دانا هەرچەندە وا دەرەکەوت کە پاتور پێش هاتنی بۆ ماڵی ئێمە لە میوانداریەکی تر بوو بێ، بەڵام بۆ دەرخستنی ژیری و تێگەشتوویی خۆی لە خواردنەکانی خوارد و باسی بە تام و لەزەتی خواردنەکەی کرد و ئاگام لێ بوو دایکم ئەو مەدەحکردنەی پێ خۆش بوو. پاتور وتی مەشخەڵدارەکەم ئەوەندەی خواردووە باوەڕ ناکەم هیچی تری پێ بخورێ، بەڵام ئەگەر هەندێ چێشت و بیرە بۆ ڕەشپێستەکان ببەن خراپ نییە. من نان و چێشتم بۆ بردن و ئەوان لە جیاتی ئەوەی کە خۆشحاڵ بن هەندێ جنێویشیاندا وتیان ئایا نازانی ئەم پیرەمێردە کەی هەڵەسێ بڕۆین وتم من ئاگام لێ نیو نازانم گەڕامەوە و بینیم میسرێکە لە ژێر دارەکان خەوی لێکەوتووە ئەو شەوە باوکم بە بۆنەی میوانەکەیەوە لە خواردنەوە زیادە نۆشی کرد بۆ ئەوەی هانی ئەویش بدا کە بخواتەوە و دوای ئەوەی ئەو شەرابەی کە لە بازار کڕی بوومان هەمووی خورایەوە دەستیان بە خواردنەوەی ئەو شەرابەش کرد کە باوکم بۆ چارەسەرکردن بەکاری ئەهێنا و گازەیەک ئاوی جۆ کە لە ماڵەوە هەمان بوو خواردیانەوە و ئیتر کەوتنە کەیف و خۆشی و لەبارەی ساڵەکانی خوێندنیان لە خانەی ژیان گفت و گویانە کرد و ڕووداوەکانی ئەو سەیان بە بیر یەک ئەهێنایەوە پاتۆر وتی ئەم پیشەی من کە کونکردنی سەری فیرعونە بۆ یەکێکی تەمەڵی وەکو من زۆر لەبارە چونکە لە نێوان هەموو بەشەکانی پزیشکی هیچ بەشێک لە بەشی کاسەی سەر و مێشک ئاسانتر نییە جگە لە ددان و گوێ و قڕک کە ئەمانە پێویستی بە پسپۆڕی تایبەتی خۆی هەیە پاتور ئەیوت من ئەگەر کابراایەکی تەمەڵ نەبوومایە و بچوومایەتە بەشێکی تر پزیشکێکی ئاسایی وەکو تۆم لێ دەرەچوو کە ئەبوایە چارەسەری خەڵکیم بکردایە و ژیانم پێ ببەخشینایە بەڵام ئەمڕۆ ئیشی من ئەوەیە کە خەڵک بمرێنم کاتێک کە خەڵک لە پیر و پەککەوتە و ئەوانەی چارەسەر ناکرێن بێزارە بن ئەیهێنن بۆ لای من کە سەریان هەڵدڕم و منیش کاسەی سەریان هەڵەتلیشێن بۆ ئەوەی هەڵمە ئازارگەیەنەرەکان دەربچێ و لە ئەنجامدا ئەو نەخۆش و بە ساڵاچوانە ئەمرن دوای وتی ئەگەر وەک تۆ ببوومایە بە پزیشکی هەژاران ئەم سکە زلم نەئەبوو ئەم ورگە تەنانەت ناهێڵێ بە باشی بەڕێدا بڕۆم لەبەر ئەوەی پزیشکی فیرعونم و هەموو جۆرە خواردنێکی بەهێز و نایە بەخۆم ئەم ورگەم پەیدا کردووە بەڵام تۆ چونکە کەم دەرامەتی تەنها ئەو خواردنانە ئەخۆی کە بۆ لەشساغیت پێویستە و ورگت پێی گەورە نابێت و دوو ئەوەندەی من ئەژیت چونکە بۆ کورتکردنەوەی تەمەن هیچ شتێ لەوە کاریگەرتر نییە کە مرۆڤ ئەو خواردنانە بخوا کە پێویستە پێش خواردن بکوڵێنرێ پاتور دەمی باوکمی کردەوە و سەیری ددانەکانی کرد و دوایی دەمی خۆی نیشانی باوکم داوتی سیرکە من لە سیانزە ددان زیاترم نەما و ددانەکانم بوونەتە بەڵاوجێڕی خواردنە کوڵاوەکان و تۆ لەبەر نەبوونیت زۆربەی کات خواردنی سروشتی و سادە ئەخۆی و ددانەکانت پاراستووە دوایی سەرێکی بادا و بە پەرۆشە وتی وام لێهاتووە زۆر لەش قورس و کەم توانا بوومە و لەبەر زێڕ و زیو و پارەی زۆر وەک ئاژەڵم لێهاتووە باوکم وتی کوڕم سینۆهە بەم قسانە باوەڕ مەکە چونکە پاتور ئێستا گەورەترین نۆژداری مێشکە و ئەم پیاوە ئەوەندە لە هونەرەکەی خۆیدا کارامەیە کە ئەتوانێ لویەک بە قەدەر هێلکەیەک لە مێشکی نەخۆشێ بێنێتە دەرەوە و سەدان کەس لە کاهینەکان و گەورە پیاوانی لە مردن ڕزگار کردووە و ئەوان دوای چاکبوونەوەیان ملوانکەی زێڕ و کاسەی مسی زۆریان داوەتێ بەڵام پاتوروتی لە جیاتی هەر کەسێک کە چاک ئەبێتەوە دەیان و بگرە سەدان کەس بەدەستی من ئەمرن ئایا تۆقت بیستوتە فیر ئەونێ لە دوای نەشتەرگەری کاسەی سەری لە سێ ڕۆژ زیاتر ژیابێ ئەوانەی کە ئەڵێن چێردی نەشتەری کردنەکەم کە لە بەردی سماقە بەختەوەری ئەبەخشێ لەلایەکە و ڕازەکەن چونکە کاتێک کە کاهینێ یان شازادەیەک یان یەکێ لە خانەدانەکان دوای هەڵکەندنی کاسەی سەریان بەم چێردە ئەمرن زێڕ و پارە و مەڕوماڵات و عمباری دەغڵ و دانەکەیان بەر میراتگرەکانەکەوێ و ئەو میراتگرانە پێی بەختەوەرە بن یان هەر کاتێ فیرعەون لە یەکێ لە ژنەکانی خۆی بێزارە بێ دێتە لای من بۆ ئەوەی کە من بەم چێردە بەردینەم کۆتایی بە ژیانی بهێنم و هەندێ جار خودی فیرعەونیش هەروە بەڵام پاتور لەم کاتەدا وەک بڵێ تێگەشت بێ خەریکە شتێ بڵێ کە دوایی لێی پەشیمان ببێتەوە ئیتر بێدەنگ بوو دوای چەند ساتێکی تروتی من زۆر شت دەزانم زۆر نهێنی لە دڵی مندا شاردراونەتەوە و خەڵکی کە ئەم بابەتە ئەزانن لێمەترسن بەڵام من کابرایەکی چارە ڕەشم چونکە زۆر شت ئەزانم و هەتا زانیاری مرۆڤ زیاتر بێ زیاتر هەست بەخەم و پەژارەکە لەم کاتەدا کەوتە گریان و فرمێسکەکانی چاوی بە پارچە کەتانەکەی دایکم سڕیە و بە باوکمی وت تۆ پیاوێکی هەژاری بەڵام شەریفی و من پیاوێکی دەوڵەمەندم و لە بری ئەوە خراپم و لە ڕیخە مانگای سرە ڕێک کەمترم. لەو کاتەیەم قسانەیە کرد ملوانکە ئاڵتونەکەی لە ملی لێکردەوە و خستی ملی باوکمەوە بەڵام باوکم وەری نەگرت چونکە ئەیزانی ئەوەی لە کاتی سەرخۆشی ببەخشرێ دیارەکی ڕاستەقینە نییە و لەوەیە ئەوەی دیارەکە ئەبەخشێ دوایی پەشیمان بێتەوە و ڕۆژی دواتر لی بسێنێتەوە باوکم و پاتور لە تەنیش یەکەوە لە ژوورەکە نووسن و منیش لە هەیوانەکە خەوم لێکەوت سبەی نێزوو لە خەو هەڵسام و سەیرم کرد پاتور بەخەبەر و دانیشتووە و بە هەردوو دەست سەری خۆی گرت و ئەیوت ئێرە کوێە من بۆ لێرەم من لی نزیک بوومە و دەستم بە ئەژنۆمەوە گرت و داچەمیم و وتم پاتور ئێرە ماڵی پزیشکی هەژارانە و تۆ دوێنێشە و لێرە میوان بوویت و ئێستا لە خەو هەڵساوی لە قسەکردنەکەی ئێمە باوکیشم بەخەبەر هات و دایکم کە لە پێش ئێمەوە بەخەبەر بوو گۆزەیەک دۆ و بە دەنگی بەرز وتی ئەی جەعلی پۆخڵ ئەوها پارێزگاری لە گەورەکەت ئەکەی کوا ڕەشپێستەکان کە ژاوەکەی بۆ لێ نەماوە مەشخەڵدارەکە هەڵسا و پاتور پێی وت بیاندۆزێتەوە و دوایی دەرکەوت کە قولە ڕەشەکان شەوی ڕابردوو دوای خەوتنی ئێمە چوو بوون بۆ یەکێک لە ماڵە سۆزانیەکان و کە ژاوەکان بە بارمتە دانابوو بەو پشت ئەستوریەوە تا درەنگ خەریکی ڕابواردن ببوون و هێشتا بەخەبەر نەهاتبوون پاتور ئەڵقەیەکی مسی دایە مەشخەڵدارەکەی کە ئەم هەواڵەی هێنا بۆ ئەوی بچێ ڕەشپێستەکان و کەژاوەکە کە بە بارم تەمابوونەوە بهێنێتەوە دوای ئەوە پارویەک ماسی خوارد و قمێ دۆی خواردەوتی ئێمە دوێنێ شەو نەمانتوانی لەبارەی ئەم کوڕە بدوێن و من بۆ ئەم مەبەستە هاتبووم کوڕم ناو چییە؟ وتم ناوم سینۆ هەیە پاتور وتی خوێندن و نووسی نەزانی وتم بەڵێ وتی بڕۆ کتێبی مردووەکان بێنە من ڕۆشتم و دەستەیەک پاپیرۆز کە کتێبی مردووەکانی تێدا نووسرا بۆ هێنام و ئەویش هەندێکی دەستنیشان کرد و منیش بۆم خوێندەوە پاشان چەند ڕستەیەکی وت و من نووسیم و سەیری کرد و پەسەندی کردوتی زۆر باشە پێم بڵێ حەزەکەی ببی بەچی وتم ئەمەوێت لە خانەی ژیان بخوێنم بۆ ئەوەی وەک باوکم ببم بە پزیشک پاتور وتی سینۆهە هەندێ ئامۆژگاری دەکەم ئەبێ باش گوێی لێ بگریت و لە یادی نەکەی بەڵام من لەبیر بکە کە ئەم شتانت پێ ئەڵێم و هەرگیز باسی ئەوە مەکە کە ئەم ئامۆژگاریانت لە پزیشکی تایبەتی فیرعون بیستووە ئەو شوێنەی بۆ فێربوونی پزیشکی ئەچیتاوێ جێگەی کاهینەکانە و ژیان و پێشکەوتنی تۆ بەسراوەتەوە بەویستی ئەوان و تۆ کە چوویتە ئەوێ ئەبێ ملکەچ و گوێڕایەڵ و بێدەنگ بیت هەرگیز نەکەی ڕەخنە لە شت بگری و بیر و باوەڕی دەروونی خۆت ئاشکرا بکەیت و هەرچی شت پێ ئەڵێن ئەبێ ڕازی بی و ئەوەش بزانە کە مرۆڤ ئەبێ لە ژیانیدا و بە تایبەتی لە خانەی ژیان وەکوو ڕێوی فێڵباز و وەکوو مار بێدەنگ بێ بەڵام لە ڕواڵەتدا وەک کۆترێکی غەدر لێکراو و مەڕێکی بێ ئاگا خۆی نیشان بدا لە بیری مەکە کە مرۆڤ تەنها لەو کاتەدا ئەتوانێ شێوەی ڕاستەقینەی خۆی دەربخا کە هێز و دەسەڵات و زیرەکیەکی زۆری هەبێت و تا ئەو ڕۆژەی کە ئەگەیتە ئەو هێز و دەسەڵاتە گوێڕایەڵ و لەسەرخۆ و ملکەچ بە پاشان پاتور وتی ئەمڕۆ ئەچم کاهینەکان ڕاسپێرم کە لە قوتابخانەکەی پەرستگای ئامون وەرت بگرن و پاش تەواوکردنی خولێکی سێ ساڵە ئەتخەنە خانەی ژیانەوە پاشان پاتور خواحافیزی لە باوکم و دایکم کرد و سواری کەژاوەکەی بوو